هەر لەبەر خوا چاوەڕوان ناکەین لە ئێوە نە پاداشت و نە سوپاس. ئینا نەخاف من ڕەبینا یەومەن عەبوسا قەمتەریرا. بەڕاستی ئێمە لە سزای پەروەردگارمان دەترسین لە ڕۆژێکی ترش و تاڵ و دژوار. فوقاهم اللە شەڕ ذالیک الیوم ولەقاهم نەضرە وسرورا. جا خوا پاراستنی لە بەدی ئەو ڕۆژە وئامادەی کردووە بۆ ستەمکاران سزای سەخت.